سەرەتا دەڵێم بۆ مانگی ڕەمەزانی 1439 و هاتەوە مانگی نور و دابەزینی قورآن مانگی بەخشین و لێخۆشبوون، مانگی تۆبە و پەشیمانی لە گوناه و هەڵەکان، مانگی ڕۆژوو و تەراویح و زیکرەکان، مانگی دەرکردنی زەکات و سەرفیترە و خێر و بەرەکەت. ئەی خوشک و برای بەڕێزم، باش بزانە خوا خەڵاتێکی گەورەی کردوویت کە گەیشتی بەم مانگی ڕەمەزانە، دە تۆش مەرد بە بە ئارەزوو مەیلی خۆت تەسلیم ببەرەوە بە خوا خۆت فڕێ بدەرە ماڵەکەی و فرمێسکی پەشیمانی بڕژێنە و وەک داماوێکی بێ دەرەتان و دەورە دراو لە دڵەوە داواکاریەکی پێشکەش بکە و بڵێ ئەی پەروەردگاری بە توانا و بەخشندە خۆ تۆ زۆری کەست لەسەر نەبووە ئەم لێبوردنە گشتیەت ڕاگەیاندووە دەی وا من هاتم توخوایەتی خۆت دەستمەنێ بە ڕوومەوە و دەرگام بە ڕوودا دامەخە ئەگەر وات کرد دڵنیابە وەرت دەگرێت و خەڵاتیشت دەکا باشە ئەگەر وا ناکەیت پێم بڵێ ئەی چی دەکەی تاکەی و تا کوێ و بۆ کوێ دەڕۆیت ئەزانی سەری ئەو سەری کۆڵانەکەت بەستراوە و مۆری مردنی لێ دراوە، بۆیە پێم باشە پێش ئەوەی بتگرن خۆت خۆت تەسلیم بکەیتەوە. بە گەڕانەوەت بۆ لای خوا شەرم لە کێ ئەکەی؟ لە ڕووی کێدا دامێنێیت؟ کوان گەورە و دەسەڵاتدارانی زوو؟ کوان خاوەن کاسە و قاسەکان؟ کوان گوناهبار و یاخیبووەکان لە خوا؟ بۆیە ئەی خوشک و برای بەڕێزم تکات لێ دەکەم ئەم هەلە لە دەست خۆت مەدە و ناوی خوای لێ بێنە و لە ڕیزی تۆبەکارانی ئەم ڕەمەزانەدا ناوی خۆت تۆمار بکە خوا حەوت دەرگاکەی دۆزەخی بەڕوودا داخستووین هەشت دەرگاکەی بەهەشتی بەڕوودا کردووینەتەوە و هەموو شەیاتینەکانی بۆ کۆت کردووین و شەو تا بەیانی فریشتەکانی خوا دێنە سەر زەوی و فریشتە جوبرەئیلیش لەگەڵیاندایە و ئاشتیی دەبارێ هەتا ڕۆژ دەبێتەوە. توخوا حەیف نییە بۆ ئێمەی مرۆڤ ئەم هەموو خەڵات و بەرات و مێهرەبانییەی خوا لە دەست خۆمان بدەین؟ اللهم هل بلغت اللهم فاشهد. بەڕێزان بڕگەی یەکەمی ڕوونکردنەوەکانم سەبارەت بە سەرەتای ڕەمەزان و بینینی مانگە، دیارە دەنگۆیەکی زۆر لە ناو خەڵکا بڵاو بووەتەوە، لەوانەیە ڕۆژێکی لێ خورابێ و مانگ زۆر گەورەیە و مانگ زۆر بەرزە و ئەم دەنگ و باسانە. من بە ئێوەی بەڕێزی ئەڵێم ئێمە پابەندی شەرعین، ئێمە وەک مسوڵمان یانی ئەوەی مسوڵمانە ئەبێ گوێ بگرێ بۆ خوا و بۆ پێغەمەری خوا صلی الله عليه وسلم و ئەو زانایانە کە قسەی کۆدەنگیان هێناوە لەسەر فەرمایشتەکانی پێغەمەری خوا و هەڵیان هێنجاوە لە ئاەتەکانی قورآن بەوە کارەکەین بە خەیاڵ و عەقڵ و بە ئەستێرەناس و بە فەلەکی و بە حیساب و ئەوانە ئومەتی ئیسلام کار ناکا بەڕێزان ئێوارەی بیست و نۆی شەعبان کە ڕۆژی سێشەمە بوو بیست و نۆی شەعبان ڕۆژی سێشەممە پێویستە لەسەر هەموو مسلمانان ینی پێویست بوو هەموو مسلمانان ئەو ئێوارەیە بگەڕێن بۆ مانگ ڕۆژی سێشەمە ئێوارەکەی دەمی مەغریب بگەڕێن بۆ مانگ ئەگەر مانگ بینرا لەلایەن یەک کەسی عادلەوە ئەچێتە بەردەمی قازی ئەو شارە ئەڵێ جەنابی قازی مانگم بینی ئەوەتا قازی ئیعلانی ئەکا کەوا سبەینێ ڕەمەزانە، ئەو ڕۆژە بیست و نۆی مانگی شەعبانە، ئێوارە مەغریب بەڕێزی ئەگەر مانگ ببینێ قسەکەی لێ وەرەگیرێ، ئەی ئەگەر نەمان بینی کەس نەموو مانگ ببینێ یا ئەگەر هەور بوو ئەگەر تەم و خۆڵ بوو خەڵکی چاوتیژە بوو بەس مەجال نەبوو فەئین غم عەلەیکم کەواتە بەیانی چوارشەممە سی شەعبانە کە سی شەعبانمان پڕ کرد خۆ شەعبان نابێ بە سی و یەک لەبەرەوە ئۆتۆماتیکی پێنجشەممە ئەبێ بە یەکی ڕەمەزان وەک بوو بەڕێزان یەک جەریدەم بۆ هێناون بەڵام شوێنی خوێندنەوەی نییە لە میحراب و لە وتاری جمعە لەسەر اثبات رؤیة هلال شهر رمضان هەزار و چوار سەد و سی و نۆ دوو هەزار و هەژدە سێ لاپەڕەیە وردە بۆم ناکرێ بیخوێنمەوە مولەخەسەکەیتان پێ ئەڵێم بەڕێزان ئەوەی ئێوارەی ڕۆژی چوارشەممە مانگ بینرا تازە حسێب نییە بڵێ ئەرەوەڵا ئەمڕۆ ڕەمەزان بوو ئەها مانگ بەرزە ئەم قسەیەتان لەبیر ناچێتەوە ئەم حەقیقەتە ئیتر وەری ئەگرن بە قسەی ئەم و ئەو بڕا ناکەن ئێوارەی چوارشەممە لەسەر پێنجشەممە مانگ بینرا پەنجا تەلەفۆنم بۆ کراوە سیارم لێ خوڕی لە سلێمانیەوە هاتمەوە مامۆسا مانگ زۆر بەرزە زۆر بەرزەوە و ئاسمانەوە بەڵێ بەخوایم ڕۆمان لێ خواردووە بەڵێ قوربان لای کرد لە نازیە دابەزیم سەیری مانگم کرد بەسەر شاخەی سەیسایە خۆزانم بەرزە دیارە بەس چی بکەین ئایا لێمان خواردووە نە بە ئەڵڵا ئەوە شوێنی مەلایە لەسەر مینبەر لێمان نەخواردووە ئایا مانگە چییە ئەم مانگە مانگی سبەینەیە کە پێنجشەمەیە مانی ئەم ئێوارە هی سبەینێ بەیانییە هی هینی ئەمڕۆ نییە تۆ ئەبزانی ئەم مانگە هی ئیمڕۆ چوارشەمەیە کە تۆ بە ڕۆژوو نەبی و ئەرێ وەڵا ڕۆژێکی لێ خواردووە ئەو مانگەیە مێوارە ئەی بینین چوارشەمە بینی و مانگی پێشم ئێ گەورەیە ئێ گەورەیە مناڵی وایە لە دایکە بێ شەش کیلۆیە هیوای ژەیە دوو کیلۆیە ئەمە حەدیسی پێغەمبەرە هەر بە جدی مانگی وایە گەورەیە مانگی وایە ڕۆژی سێشەممە لەسەر چوارشەممە لەوانەیە دوو دەقیقا بەر لەوەی خۆر ئاوا بێ نیشت بێ دوو دەقیقا ئێ بۆ سبەی ئێوارە گەورە بێ زۆر گەورە بێ لەبەر ئەوە گەورەی مام بەرزی مام دەلیل نییە لەسەر ئەوەی مسلمانان ڕۆژێکیان لێ خواردووە ئێمە ئەو مانگەی ئەیبینین ڕۆژی پێ ئەگرین دەی مامەستا لە وڵاتی ئێمەوە کەس مانگ نابینێ دەی ئێمەش ڕۆژوو ناگرین تا ئەیبینین ئەگەر عێراق بینی ئەگەر سعودیە بینی ئێگەر بینیان حکوومەتێکمان هەیە وەزارەتێکمان هەیە و ئیتر لێرا لێم مەبە بە خەلیفە هەیەری باینگان بڵێ ئەم حکومەتە وایە و وایە و وایە، معاشەکەت هی حکومەتە و تەقاعودیەکەت هی حکومەتە و دەنگدانەکەو هی حکومەتە و بەس لێرە لە من ئەبی بە وەیسی قەرەنی، ئەم حکومەت و ئەوقاف و مەوقافە بە عەمەل نایە. ئێ چی بکەین خوا ئەوێ یاوینەتێ خوا ئەوێ یاوینەتێ. خاڵێکی تر من بە ئێوە ئەڵێم ئەو وڵاتی سعودیە وڵاتێکی پاشایەتیە مەلاکانیان بە موو لە قسەی ئەمیرەکانی سعودیە لا نادەن بەڵام لیژنەی بینینی مانگیان حیساب بۆ کەس ناکا بەو خوایە ڕەفیقی نییە شەریکی نییە بەقەدەر تیلماسک و دەزوو یەک مانگ ببینرایە ئەو ئێوارەیە وڵاتی سعودیەی کرد بە ڕەمەزان نا مامۆستا تۆ نازانی ئەمەیانەوێ ئەمساڵ لەگەڵ شیعەکان نابە یەکۆ بیگرن ئەنواع قسە و بۆ کە پیرەژن، پیاو، عەشایر، پاقلە فرۆش، حەماڵ، سایق، ئیسعاف، مەلا، دەروێش، هەموو شتێ. نا مامۆستا ئەمە رێکەوتنێکە. ئێ بابە دەی چی بکەم؟ بەس تۆ شەرع تەوێ یا تەحلیلی سیاسی؟ من شەرع بۆ باس دەکەم. ئەڵێم ئەگەر ئێوارەی سێشەمە لەسەر چوارشەمە مرۆڤێک لە دهۆکەوە تا خانەقین ئەم قسە بەسە لێم وەرەگرن قڕگم یەشێنا زۆری ماوە باسی بکەم بەس تکاتان لێکەم بۆ جەژنی قوربان بۆ ڕەمەزانەکەی تر بۆ شەوی جەژنی ڕەمەزان مەیکەن بە هەڵا بڵێن ئێمە عولەمامان هەیە ئێمە مەلاتایەرمان هەیە بۆ نموونە ئەڵێم لەم مزگەوتە نیکاحی کچەکانمانی پێ ئەکەین، تەڵاقمانی پێ چاک ئەکەین، یاسین و تەڵقینی مردووەکانمانی پێ ئەکەین، باسی حەڵاڵ و حەرامی لێ ئەپرسین، تۆ بڵێی لەوانە بیزانێ و لەم مەسەلەی مانا نەزانێ؟ حەیفە ئوممەتی پێغەمبەر، حەیفە ئوممەتی پێغەمبەر تا کەی ڕێز بۆ قسەی عولەما دانانێن؟ موقتەدا سەدر موالیدی حەفتا و سێیە. من موالیدی پەنجا و شەشم یعنی بیست ساڵ لەو گەورەترم تەقریبەن ئاواتانێ هەرچی دەنگی عێراقیە ناوێتی نزیکەی شەست کورسیە ناوە بۆ خەڵک لە گوێیەکە لە گوێیەکەن لە گوێ ئەڵێ یەک ملیۆن وەرن دەوری خەزرا بدەن ئەڕۆن لە گوێیەکەن ئێمە کە بەدڵی بوو قسەکەی مامۆسا مەلای وا لە دنیا نییە بەدڵی نەبوو کورە بابە خۆ مەلا نەبراوە ئەویش هەر لایەکی pkk بە زەوقی خۆی لەوانەیە خزمایەتی بکا ئەم دینە بە عەمەل نایە ئەم دینە بە عەمەل نایە یا پرسیاری لێ بکە و لە گوێی بکە یا پرسیاری لێ مەکە ئەگەر پرسیاری لێ کرد خەتەرە لە گوێی نەکەی با من دینی خۆم بدۆڕێنم بۆ تۆ قیامەتی خۆم بدۆڕێنم بۆ تۆ تۆ بڵێی من ئەوەنە بێ سەلیقە بم تۆ لەگەڵ کابرایەکە مانگایەکی کڕیوە فرۆشتوتە من لەبەر ئەوەی کەوا تۆ پێنج هزار یا ده هزار قازانج بکەی واز لە قیامەت و حەڵاڵ و حەرامی خۆم بێنم من ئەوەنە گێل بم هەروازم لێ بێنە با بڕۆم بۆ جەهەنم کەواتە من مژدا دەم بە ئێوە ڕەمەزانێکی ڕێک و پێکمان گرتووە ئەمڕۆ دوی ڕەمەزانە شەوال، زولقایدە، زولحەجە، ئەمە دوانزە مانگن. ئەم دوانزە مانگە هەموویان بیست و نۆ بیست و نۆن، یەکێک یا دوانیانە بێ بەسی. لەبەرەوە گەر ئەم مانگی ڕەمەزانە بیست و نۆ بوو، مەعنای وا نییە لێمان خواردووە. پیاوی کورتە باڵامان هەیە، پیاوی باڵا بەرزیشمان هەیە. ئەم مانگا گەر بیست و نۆ بوو لێمان نەخواردووە، بەڵام ئەگەر هاتوو بیست و هەشتمان گرت و دوایی مانگ بینرا و کرا بە جەژن. ئێ تۆش وەکو من بکە کەواتە بیست و نۆ لێمان نەخواردووە سی لێمان نەخواردووە بەس بیست و هەشت معنای وایە لێی خوراوە معنای وایە لێی خوراوە کارمان نییە گوناحبار نابی لای خوا مەقبولی بەڵام تۆ بیر تۆ بیر لەوە مەکەرەوە ئایا لێی خوراوە یا نەخوراوە مان گەورەیە یا بچووکە تۆ بیر لەوە بکەرەوە لەم ڕەمەزانە چ گوناحێک تەرک کرد؟ واز لە چ تاوانێ ئەهێنی؟ چوویتە خزمەتی قورئان؟ هەوڵدا فێری سوورەتی فاتیحا بی بە دروستی؟ هەوڵدا دەسی دایک و باوک و ماچکەی لەگەڵ دراوسێکە تا گەردن ئازایی بکەی کورە ئەمە کێشەی ئێمەیە برا کەی ئەوە کەی کێشەی ئێمەیە مانگ گەورەیە و مانگ بچووکە کێشەی ئەمە نییە کێشەی ئەوەیە ئایا ئەم ڕۆژە خوا لێم وەرەگرێ ئەو خواردنەی پارشەوی پێکەم بەربانگی پێکەم حەڵاڵە ئەمە کێشەی من و تۆیە با لە بیری ئەما بین براکانم عەزیزەکانم مسلمانان با بەشتی لاوەکیەوە خۆمان مەشغول نەکەین ئەمە بابەتی یەکەم بابەتی دووەم ئەو شتانەی کەوا بۆ ڕۆژوەوان حەڵال کراون چی بۆ ڕۆژوەوان حەڵال کراوە ئایا خۆشۆردن لە ڕەمەزانە حەڵاڵە بەڵێ دروستە ئینسانی بە ڕۆژوو بچێتە ناو ئاو یا لە حەمامە خۆی بشۆرێ عیبی نییە بەڵام ئەگەر چوویتە ناو گۆم و ئاو ئەبێ ئاو نەچێتە قڕگ دوای بڵێ مامەساوتی مەلە دروستە و تێر ئاو بخۆی تۆ ئەوە من نەموتو ئەڵێم مەلە دروستە چیتە ناو گۆمێ ئاو جای ئەمە مناڵ بین جاران ئاو ئەمانەیە کردە گوێچکەمان و لووتمان ئەگرت دەمانە چەقاند و خۆمان ئەکرد بە قووتاوە هاتینە دەرەوە تۆیش وا بکە ئەگەر گۆم بوو بەحر بوو ئاو بوو ئەگەر دووشیش بوو ئەوە هیچ لەسەر وێتە خوار و چێتە خوار و لەبەرەوە خۆشوێردن دروستە ئەمە یەک دوو چاوڕشتن بە کل ئافرەت هەیە فێرە دایمە چاوی ڕێژێ دروستە ڕۆژوو بەتاڵ ناکە دەی مامەسا تانی کلەکە چێتە خوردی دەی بەتاڵی ناکات قەترەی چاو ڕۆژوو بەتاڵ ناکاتەوە قەترەی گوێژ ڕۆژوو بەتاڵ ناکاتەوە بەس ئەگەر هاتاڵێک هاتە قورگی بیتفەرەوە بەتاڵی ناکاتەوە سێیەم ئاو لە دەم ڕادان غەرغەرە ئاو لە لود ڕادان ئیسینشاق ڕۆژوو بەتاڵ ناکاتەوە بەڵام غەرغەرە حەدی هەیە حاڵ بەرزی کەی تۆ نیو سەعاتەر دوای نیوە بچێتە خوارە بڵێ مامەساوتی وەڵی وام نەوتووە ئاو لە دەم ڕادان ئەوەیە تۆزێ ئاکەیتە دەم و دەم و وشکە زمان و وشکە ئەیتفیتەوە ئەوەی لە دەم تایە هیچی تیا نامێنێ ئەوەش دروستە خاڵێکی تر حیجامە کەڵەشاخ و خوێنگرتن دروستە خاڵێکی تر شاف هەڵگرتن شاف هەڵگرتن بۆ مناڵ یا بۆ کەسێک گەورەیە قەبزە تای هەیە شافی پێڵەگرن بە کۆمی ڕۆژوو ناشکێنێ خاڵێکی تر قوتدانی تف تف و شتێک لە لە قورکی ئینسانایە حتا ئەگەر بەڵغەمیش بێ مادەم دەسەڵاتی نییە ڕۆژوو بەتاڵ ناکاتەوە ئەڕۆی بە ڕێگاتە پوتۆزی هەڵەکە ئاچێتە دەم تو ئەچێتە خوارەوە ڕۆژوو بەتاڵ ناکاتەوە دەسەڵاتی نییە بەسەریا بۆنی خۆش یەعنی ئێمە وازادین ڕۆژوەوان ئەبێ بۆگەنی لێبێ نا بۆنی خۆش بۆنی ڕێحانە نەکەی ڕۆژەکە وەتاڵە بێت والله وڵی تێر ئاتر ماوە لە خۆمی ساعت و عتری عجیبیش لە خاری جۆ بە دیاری بۆیان نردوو ئەمە کەی قسەیە ئەمە کەی عقڵە مسلمانە بێ چڵکن بێ و کوڵکن بێ و پیناوی بێ و دواکەوتوو بێ و نەخوێنەوار بێەوەی تروەلیە نە خاڵێکی تر کەسێک خەبەری بێتەوە شەیتانی بووە یا لەگەڵ حەرەم یا جووت بووە مەجالیشی نییە ئاویان نییە ناتوانێت خۆی بشۆرێ ئایا ڕۆژوو بگرێ بەڵێ پارشێ و بک و نێت ئەهێنێ و ئەگەر تا بەیانیش ڕۆژە بێتەوە نێژی بۆ نەکرا و خۆی بۆ نەشۆرە هەر ڕۆژەکەی دروستە هەتا ئێوارەیش ئەگەر لە شوێنێکا بوو مەجالی نەبوو هەر ڕۆژەکەی دروستە بەربان کاتەوە ڕۆژەکەی دروست بەڵام ئەوەی مەجالی هەیە نابێ بێڵێ نوێژەکەی بڕوا ئەبێ بڵێ خەمی نوێژەکەمە تا ڕۆژوەکەم کتری ئاو قەرزەکە ئەڕوا بۆ حەمامی بازار بە هەرچۆنێکی کردوم حاولە بکە لەگەڵ ئیمکانە خۆی بشۆرێ ئەگەر ئەوەی هەردەست نەکەو تەیەموم بکە بە خۆڵێکی پاک خۆڵێک پڕیکیسەیەکی برنج ئەو هەموو کیسە برنجە ئەیکڕن خۆڵێکی پاکی تێبکە بە هەر لە ماڵا ببێ بۆ زەرورەت دەسی پیا بکتە بیەنە بە دەموچاو تا بسم الله الرحمن الرحیم نێتمە نوێش لەسەر خۆم حەڵاڵەکەم جاری دووەم دەسی پیا کوتی بەم جۆرە ئەمی تریشان بەم جۆرە ئیتر هەڵسە نوێژەکە بکە لەشیش و پیسە بەڵێ تەیمومت کرد تەیموم وەکو دەست نوێژ وایە بۆی نوێژەکەت نەڕوا بۆ حرمەتی نوێژەکە دوایی کە خۆت شۆرد ئیتر ئەتوانی عادەی بکەیتەوە ئەشتوانی نەیکەیتەوە چونکە جێگەی خۆی گرتووە خاڵێکی تر هەتا بانگی بەیانی ئەدا ئینسان ئەتوانێ پارچە و شت خوا بەس کە بانگی دا وتی الله ئەکبەر ئیتر ئەبێ بوەستی ئەوەش لە دەم تا ئەبێ وازی لێ بێنی بە تایبەتی ئەگەر سەعات و بانگبێژەکە مەزبوط بوو نەک بوەسی بزانم لە شوێنە تر الله ئەکبەر ماوە هەر بخۆی نا نابێ ئەبێ وازی لێ بێنی دەسەڵگری خاڵێکی تر دروستە تامی خوارکردن بۆ مەتعەمچی چێشتلێنەر و بۆ ئافرەت لە ماڵەوە تامی بکە بزانێ خوێ هەیە یان نیە و دوایی بیتفێتەوە دروستە دایک خواردن لە دەمیا بجوێ بۆ مناڵەکەی شی بکاتەوە بەڵام نەیخوا وردی بکا وردی بکا دوایی بیکا بە دەمی مناڵەکەی و ئەوەی کەماوە تۆ لە دەمیا بیتفێتەوە هەتا ئەوێ شەر ئیجازەی داوە دروستە سیواک کردن دروستە دوای نیوەڕوانیش هەر دروستە سیواک هەمیشە دروستە دروستە دانکێشان بە مەرجێ ئەو ئاو دەرمان شتە نەچێتە خوارەوە ئەگەر چووە خوارەوە ئەو ئاوەکە ئیشکێنە دانکێشانەکە ناشکێنێ ئەوە هەندێک بوو لەو شتانەی کەوا بە زەرورم زانی لە خزمەتانە بەیانی بکەم کەوا دروستن خاڵی سێم و کۆتایی لیژنەی فتوای باڵا بڕی پارە زەکاتی دەکەوێت دیاری کرد هەر مسلمانێک چوار ملیۆن و نیو دیناری عێراقی پارەی ببێ چوار ملیۆن و نیو دیناری عێراقی پارەی ببێ هی خۆی بێ ینی مڵکی خۆی بێ ساڵی بەسەرا بێتەوە ینی لە پار ڕەمەزانەوە هەتا ئێستا چوار ملیۆنەکەی هەبێ ئێستا بوە بە شانزە ملیۆن ئێستا ئەبێ زەکاتی شانزە ملیۆن بدەی چوارەکە پار داوتە ئەوە بن خەرمانەکەیەتی بنەتەوەکەیەتی لەگەڵ ئەوەی دوانزەی چۆتە سەری ئەبێ هەمووی بدەی بووە بە دە دەفتەر ئەبێ زەکاتی هەمووی بدەی بووە بە دو ملیۆن پار چوار ملیۆن و نیو بووە ئیستا دو ملیۆن دینار زیاتر سێ ملیۆن دینار زیاتر شک نابی زەکاتی ناکەوێت پارەی نوستو زەکاتی ئەکەوێ پارەی ڕاضیش زەکاتی ئەکەوێ نەک پارەی نوستو ئەوەش ئەوەش کە زۆر چالاکە هەموو پارەیەکی تۆ زەکاتی ئەکەوێ لە ماڵا داو نابێ لە قاسا بێ لە بخچا بێ لە ژێری قەرەوەڵە و دۆشەکەکە تا بێ لە بانقا بێ لە قەرز دابێ مەواد بێ لە دووکانا بێ هەمووی ئەوانە پێوترێ پارەی تۆ هەمووی کۆکەی تۆ سەرجەمەکەی بوو بە چوار ملیۆن و نیو زەکات یەکەوێ یەک ملیۆنت پێ لە گیرفانە لە ماڵە بەڵام لە دووکانە پێنج ملیۆنت هەیە ئەڵێ شەش ملیۆنمەیە شەش بیست پێنجی سە و پەنجا هەزار دیناری لێ دەرەکەی شەش بیست و پێنجی سێ پەنجایی سێ پەنجایش دەکاتە سەد و پەنجا باشە عەزیزانم ئەمە بڕی پارەی ئەوەی کە بوو بێ بۆی زەکاتی لێ بدەی چوار ملیۆن و نیویان دیاری کردووە ئەی ئەگەر کەسێ چواری هەبوو حەسکابیدا سێشی هەبوو حەسکابیدا کەس ناتوانێ بڵێ دروست نییە بەڵام ئەگەر نەیدا گوناحبارە بێ سەرفترە بۆ ئەمساڵیش هەر سێ هزار دیناریان داناوە بۆ هەر نەفرێک پارەی فیدیە ئەو پیاوان و ژنانەی کە نەخۆشن پیرن ناتوانن ڕۆژوو بگرن عمریان ئیجازەیان نادا دکتۆر ئیجازەی داون نابێ قەت ڕۆژوو بگرن ئەوانیش بۆ هەر ڕۆژێک سێ هەزار دینار بدەن بۆ مانگەکە نەوەت هەزار دینارەکە ئەگەر سی ڕۆژ بوو ئەگەر کەسێک ویستی دەغڵودان بدا برنج بدا ئەو کاتە دوو کیلۆ و نیو بۆ هەر سەرێک بۆ سەر فترە و بۆ هەر ڕۆژێک لە فیدیەکە لەوانەیە پێم بڵێ مامۆستا دوو کیلۆ و نیو برنج کەی بای سێ هەزارە لیجنەی فتوا بیریان لە هەموو لایەنەکانی کردووەتەوە اینجا دوو کیلۆ نیویان داناوە تۆ ئەگەر پارەکە و بەلاوەکەمە پارەکە بە ئەگەر برنجەکە و بەلاوەکەمە برنجەکە بدە وازی لێ بێنە بۆ خەڵکی خاڵێکی تر سەرفترەی هەموو ماڵێک بەپێی سفرەکەیانە ئەمەی لیجنەی فتووا دایناوە لای کەمی بۆ هەژار و کرێکار و فەقیرە کابراایەک ڕۆژانە قەل و قۆزی ئەخوا گونا حەسێ هزار بدا هەقە هەر نەفرێ بیزەزار بدا دهزار بدا پەنج بدا هەقە یەک دەفتەر بدا وەرەقەیە بدا یەکەم قیبلەی مسوڵمانان، سێهەم مزگەوتی گەورەی جیهان، ئەو شوێنەی پێغەمبەر لەوێوە ئیسرای کرد بۆ ئاسمان و میعراجی کرد، لە مەکەوە بۆ قودس ئیسرا، لەوێشەوە بەرز بێەوە بۆ ئاسمان. من بە ئێواڵێم با ئەمەریکا و ئیسرائیل قودس داگیر بکەن و بیکەنە پایتەختی جوولەکە. دیارە دنیا دنیای زۆرە ئەوەی زۆری بوو شێر بە گوێ ئەگرێ ئەوەیش زۆری نەبوو ئەبێ تێ هەڵدراو بێ ئیمڕۆ مسلمانان تێ هەڵدرا و زەلیل و زەدەین ئەگەر خوا کردی ڕۆژمان بوو عمەرێکی کوڕی خەتاب خالیدێکی کوڕی وەلید سەلاحەدینێکی ئەیوبی عزی کوڕی عەبدوسەلامێکمان تیا هەڵکەوت ئەو کاتە ڕزگاریەکەینەوە پرس بە یو ئێن و بە ئەمریکا و بە عەرەبەکانیش ناکەین، ئەگەریش هەر ئاوا زەلیل و داماو بین، با کوردستان داگیرکراو بێ و با قودس داگیرکراو بێ و با عالەمی ئیسلامی جێگەی شەڕ و شۆر بێ، خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ. خوای گەورە لە گوناهمان خۆش بی، خوای گەورە ڕەحممان پێ بکەی، دەروی خێرمان لێ بکەیتەوە، ئیسڵاحی حاڵی ئەم میللەتە بکەی، خوایە لە هەموو بەڵا و پەتا و ئافات و موسیبەتێک، هەموومان بپارێزی خوایە شیفای من بدەی و شیفای هەموو ئەو نەخۆشانەی داوای دوعای خێران کردووە ئێوەش ڕەحمەتتان لێبێت دوعا بکەن بۆ قوڕگم من هەر قوڕگم بە عەمەلیە وەکو تفەنگ دەرزیەکەی لێ دەرێنا هیچ خەیترم بە عەمەل نایە دوعای خێرم بۆ بکەن لە کاتێکا کەوا ئەزان دوعا گیرایە خوا شیفای ئەم قوڕیەشەیەم بدا و دەنگم نەکەوێ هەتا زیندوم بتوانم خزمەتی قورئانەکە و پێغەمبەر و مزگەوت بکەم خوای گەورە هەموو نەخۆشەکانمان شیفا بدەی خوایە ڕەحم بە زینوەکانمان بکەی لە مردوەکانمان خۆش بی هیدایەتی گەنجەکانمان بدەی عاقیبەتیان خێر بکەی کوڕ و کچەکان پیاو و ژنەکان کە بێ هاوسەرن دایان مەزرێنی ئەو ماڵەی مناڵی تیا نیە مناڵی ساڵحیان بەیتێ خوایە هەر کەسێ کێشە و گرفتێکی هەیە چارەسەری دەردی بکەی خوایە بە هانا و هاوارمانەوە بچی خوایە ئەم میلەتی کوردە